بەشی دە نەرجسیەت چییە؟ یەکەم، نەرجسیەتی تاک چەمکی نەرجسیەت یەکێکە لە باشترین و پڕبایەخترین داهێنانەکانی فرۆید، لە هەمان کاتیشدا لە هەموو داهێنانەکانی تری کاریگەرتر بووە، هەروەها فرۆید بۆ خۆشی دانی بەوەدا ناوە کە دۆزینەوەی چەمکی نەرجسیات باشترین داهێنانی بووە لە هەمان کاتیشدا بۆ تێگەیشتن لە دیاردەکانی، زهن، توڕەیی، خۆشەویستی و ترس و ئیرەیی و سادیات، بەکاری هێناوە. هەروەها بۆ تێگەیشتنیش لە دیاردە کۆمەڵایەتیەکان وەکو، گوێڕایەڵی و ملکەچبوونی چینە چەوساوەکان بۆ حاکمەکان، بەکاری هێناوە. لێرەدا من هەوڵدەدەم هەمان ڕێچکەی فیکری فرۆید بگرم و هەوڵدەدەم ڕۆڵی نەرجسییەت لە دەستەواژەی ناسیۆنالیزم، ڕقی نەتەوەیی، پاڵنەرە دەروونییەکانی وێرانکاری و جەنگ دەربخەم. پێمخۆشە ئەوە بڵێم کە یۆنگ و ئادلەر، هیچ کامیان ئاماژە و تێبینیان لە بارەی چەمکی نەرجسیەتەوە نەکردووە. هەروەها هورنیش هیچ سەرنجێکی گرنگی وای لە بارەی نەرجسیەتەوە نەکردووە. تەنانەت لە تیۆریە تەقلیدیەکەی فرۆیدیشدا، چەمکی نەرجسیەت تەنها بە شێوەیەکی سنووردار باسی نەرجسیەتی منداڵ و نەخۆشی دەروونی دەکرد. پێدەچێت چەق بەستنی فرۆید لەم چمکەدا دەگەڕێتەوە بۆ ئەوەی کە فرۆید خۆی زۆر بە تیۆری، لیبیدۆ، خەریک دەکرد و هەر بۆیە نەیتوانی بە جوانی شرۆڤەی ئەم چەمکە بکات. لە سەرەتادا فرۆید دەیویست لە چەمکی ئینفیسام الشخصی، شیزۆفرینا، لە ڕێگەی تیۆری لیبیدۆ تێبگات. فرۆید پێی وابوو کە کەسایەتی شیزۆفرینا، چ لە ناو خەیاڵدا یان لە واقیعدا، ناتوانێت پەیوەندییەکی لیبیدۆیانە بە شتەکانی دەوروبەریەوە بکات. هەر ئەمەش وای لە فرۆید کرد کە ئەم پرسیارە بکات. بۆچی لە حاڵەتی مرۆڤی شیزۆفرینادا، لیبیدۆ پەیوەندی بە هەموو شتە دەرەکییەکانەوە نامێنێت؟ فرۆید هەر خۆشی وەڵامی ئەم پرسیارە دەداتەوە و دەڵێت، لیبیدۆ لە جیهانی دەرەکی کێشراوەتەوە و بەرەو من چووە. هەر ئەمەش وایکردووە کە دیاردەیەک یان هەڵوێستێک دروست بێت کە پێی دەڵێن نەرجسیەت. لە پەڕاوێز نووسراوە، کارین هۆرنی لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و پێنج لە گوندێکی شاری هامبۆرگی ئەڵمانیا لەدایک بووە، باوکی نەرویژی و دایکی ئەڵمانی بووە، لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و دوو لە شاری نیویۆرکی ئەمریکا کۆچی دوایی دەکات. هۆرنی یەکێکە لە مامۆستاکانی بواری دەروونناسی و یەکەمین ژنە زانای بواری دەروونناسی بووە. زۆر دژی بۆچوونەکانی فرۆید بووە، هەروەها دامەزرێنەری زانستی دەروونناسی ژنانیشە. لیبیدۆ یەکێکە لە داهێنانە گەورەکانی زانستی سایکۆلۆژی کە هەوڵی شیکردنەوەی غەریزە سێکسیەکانی مرۆڤ دەدات، جێگەی گوتنە ئەمەش یەکێک بوو لە داهێنانە گەورەکانی فرۆید. یەکێکی تر لە داهێنانەکانی فرۆید لە بواری دەروونناسیدا پرەنسیپی من، منی باڵا، ئەو، فرۆید پێی وابوو کە کەسایەتی مرۆڤ بەسەر ئەم سێ بەشەدا دابەش دەبێت، من زیاتر گوزارشت لە کردارە ویژدانیەکان و هەست و سۆز دەکات، منی باڵا، گوزارشت لە عەقڵ و کردارە عەقڵیەکان دەکات، ئەو، گوزارشت لە کردارە غەریزەیەکانی مرۆڤ دەکات. فرۆید پێی وابوو کە لیبیدۆ خۆی لە مندا حەشار داوە و هەر ئێرەش بۆتە مەخزەنێکی گەورە بۆی، هەموو شتەکانیش دەگەیەنرێنە ئەم شوێنە، واتە هەموو شتەکان لە منەوە حوکم دەکرێن. بەڵام فرۆید لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و دوو گۆڕانکارییەکی بەسەر ئەم تیۆرییەدا کرد و گوتی، پێویستە بزانین کە ئەو، مەخزەنی گەورە و سەرەکی لیبیدۆیە. بە هەر حاڵ ئەگەر لیبیدۆ لە من یان ئەو دەست پێ بکات هیچ گرنگیەکی وای بۆ چەمکی نەرجسیەت نیە. جێگەی گوتنە فرۆید هیچ گۆرانکاریەکی لە بۆچوونە سەرەکیەکەی لە بارەی کەسایەتی مرۆڤ کە پێی وابوو لە سەرەتای منداڵیەوە دەست پێ دەکات نەکرد. لەم قۆناغەدا کە بە نەرجسیەتی یەکەم دادەنرێت منداڵ هیچ پەیوەندیەکی وای بە جیهانی دەرەکیەوە نیە بەڵام بە پێی گەشە کردن و گەورە بوونی سروشتی منداڵ دەست دەکات بە بەهێزکردنی لیبیدۆ و پەیوەندی بە جیهانی دەرەکیەوە دەکات، بەڵام لە هەندێک حاڵەتدا کە لە هەموویان خراپتر شێت بوونە، دەست دەکرێت بە کشانەوەی لیبیدۆ بە شتە دەرەکیەکانەوە بەرەو من دەکێشرێتەوە، واتە لیبیدۆ بەرەو من دەکشێتەوە و لێرەشەوە دەتوانین ناوی بنێین نەرجسیەتی سەروو سەرەتایی. بەڵام لێرەدا پێم خۆشە ئەو ڕاستییە بڵێم کە مرۆڤ تەنانەت لە حاڵەتی گەشەسەندن و پێگەیشتنی سروشتیشیدا، مرۆڤ تا ڕاددەیەک هەتا مردنیش نەرجەسیەتی تێدا دەمێنێت. چۆن نەرجەسیەت لای کەسێکی ئاسایی گەشە دەکات؟ فرۆید هەوڵی ئەوەی داوە هێڵکارییەکی گشتی بۆ پێشکەوتن و گەشەسەندنی نەرجەسیەت لە مرۆڤدا بکات. ئەمەش دەتوانین بە یەکێک لە داهێنانەکانی دابنێین. لە کاتێکدا کە منداڵێک هێشتا تۆ و لەسکی دایکیدا دەژی، لە حاڵەتی نەرجسی ڕەهادایە. فرۆید دەڵێت، لەگەڵ لەدایکدەبین یەکەمین هەنگاوی نەرجسیەت دەنێین و کە هەوڵدەدەین جیهانی دەرەکی بناسین و شتی نوێ کەشف بکەین. دیارە چەندین مانگی پێدەچێت هەتاوەکو منداڵەکە دەرک بە شتەکانی دەوروپشتی خۆی بکات. ئەم شتانە شتێکن کە لە دەرەوەی بازنەی مندان. لێرەوە نەرجسیەتەکەی کۆمەڵێک لێدانی بەردەکەوێت و دەرکی بۆ جیهانی دەرەکی و ناسینی یاساکانی زۆرتر دەبێت و بەم شێوەیەش بەهۆی بوونی پێویستییەوە نەرجسیەتی مرۆڤ گەشەدەسەنێت و دەگاتە ئاستی خۆشەویستی بۆ شتەکان بەڵام فرۆید پێیوایە مرۆڤ کاتێکیش مەسەلە دەرەکیەکان دەرک پێدەکات و لیبیدۆی بەهێزدەبێت بەڵام هەر کائینێکی نەرجسی دەبێت. لە ڕاستیدا دەتوانین لە قۆناغەکانی گەشەسەندنی مرۆڤ تێبگەین. بە پێی ئەو تیۆریەی فرۆید کە لە بارەی قۆناغەکانی نەرجسیەتەوە کردوێتی، ئەو پێی وایە کە سەرەتا مرۆڤ خاوەنی نەرجسیەتێکی ڕەهایە، پاشان توانای خۆشەویستیەکی ژیرانە دەبێت و بە شێوەیەکی ژیرانەش لە چەمکەکان تێدەگات. ئەم توانایەش سنورێکی دیاریکراوی نیە. کەسێکی پێگەیشتوو یان ژیر ئەو کەسەیە کە نەرجسیەتەکەی زۆرکەم بووەتەوە و گەیشتووەتە نزمترین سنووری کە بە شێوەیەک لە لایەن کۆمەڵگاوە قبوڵ بکرێت بەڵام ئەمە مانای نەمانی نەرجسیەت ناگەیەنێت لە ڕێگای سەرنجەکانی خۆماندا لە ژیانی ڕۆژانەدا ڕاستی تیۆریەکەی فرۆیدمان بۆ دەردەکەوێت ئێمە هەست دەکەین کە لەناو هەموو کەسێکدا جەوهەرێکی نەرجسی خۆی حەشارداوە و هەیە. بەرەنگاری هەر هەوڵێک دەبێت کە لە دژی ئەنجام بدرێت. پێدەچێت خەڵکێک کە ئاگادارییەکی باشیان لە بارەی زمانی فرۆیدەوە نییە، ناتوانن لە بارەی بۆچوونەکەی بە تەواوەتی بگەن و هێشتا لە مەسەلەی نەرجسییەت باش ناگەن، لەبەرئەوە دەبێت بە باشی وەسفی دیاردەکان بکرێت منیش هەوڵدەدەم ئەم کارە بکەم. بۆچوونەکانی فرۆید لەبارەی نەرجسیەتەوە پشت بە چەمکی لیبیدۆی سێکسی دەبەستێت. پێشتر دەرکەوتووە کە ئەم لیبیدۆیە زیاتر دەبێتە هۆی پێشکەوتنی نەرجسیەت. من لەو باوەڕەدام کە نەرجسیەت توانای ئەوەی هەیە کە بگاتە هەموو خواستەکانی خۆی. ئەگەر هاتوو مرۆڤ هەموو وزە دەروونییەکانی خۆی بەکاربهێنێت، دیارە لێرەدا مەبەستمان لە وزەی سێکسی نییە. ئەوەی ئەم کارەی کرد بۆینگ بوو. هەرچەندە لای فرۆیدیش لیبیدۆی سێکسیش جێگەی گرنگی و بایەخ بوو، بەڵام لەگەڵ ئەوەی کە ئەمەش جیاوازییەکی لەگەڵ وزەی دەروونی لیبیدۆی سێکسی فرۆیددا هەیە، بەڵام ئەمیش وەکوو لیبیدۆ چەمکێکی وزەیی هەیە. ئەم وزەیەش پەیوەستە بە هێزە دەروونییەکانەوە. کە زۆرجار لە ڕێگای چەند دیاردەیەکی بەهێزەوە دەردەکەوێت، ئەم وزەیە لە ناخی مرۆڤدا لە دژی جیهانی دەرەکی خۆی کۆدەکاتەوە. دیارە ئەگەر ئێمە لە بارەی تیۆریەکەی فرۆیدەوە لەسەر وزەی لیبیدۆ ڕێک نەکەوین و دژی بین، بەڵام لە ڕاستیشدا جیاوازیەکی ئێجگار گەورەشمان لەگەڵیدا نیە. جێگەی ئاماژەیە فرۆید لەو باوەڕەدا بوو کە ئەم هێزە تاکە هێزە کە هەڵسوکەوتەکانی مرۆڤ دیاری دەکات. فرۆید پشتی بە دوو خاڵی بنەڕەتی بەست بۆ شرۆڤەکردن و ڕێگەچارەی تیۆرییەکەی کە پێی دەڵێن شرۆڤەکاری دەروونی، ئەو دوو کۆڵەکەیەش بریتی بوون لە دینامیکی و جووڵەی هەڵسوکەوتی مرۆڤ. هەر پێشبینییەک کە پێی وابێت کە هەموو هێزە حەشاردراوەکان هێزی سەرەکین بۆ ئەنجامدانی هەڵسوکەوتێک، هەروەها تەنها دەتوانین لە ڕێگای تێگەیشتنمان لەم هێزەوە لە هەڵسوکەوتەکان تێبگەین و دەرکی پێبکەین. هەر ئەم چەمکە دینامیکیەی هەڵسوکەوتی مرۆڤیش بوو بە سەنتەری بیرکردنەوەی فرۆید. لێرەدا هەوڵدەدەین باسی دوو جۆری توندڕەوانەی نەرجسیەت بکەین، یەکەمیان نەرجسیەتی یەکەمە، منداڵی تازە لەدایکبوو، دووەمیان نەرجسیەتی کەسێکی شێت. کاتێک منداڵ هێشتا پەیوەندی بە جیهانی دەرەکییەوە نییە، بەپێی دەستەواژەکانی فرۆید، هێشتا لیبیدۆ جەخت لەسەر جیهانی دەرەکی ناکاتەوە. بە مانایەکی تر هێشتا جیهانی دەرەکی لای منداڵ بوونی نییە، بە شێوەیەک کە هێشتا ناتوانێت من، ئەو، منی باڵا بناسێتەوە. هەروەها دەتوانین بڵێین کە لەم قۆناغەدا منداڵ هیچ گرنگی بە وشەی گرنگیدان بە شتێکی تایبەت، بە واتایەکی تر هیچ ئاگای لە جیهانی دەرەکی نییە. لەم قۆناغەدا تاکە جیهان بە لای منداڵەوە تەنها خۆیەتی، جەستەی، هەستە بزوێنەرەکانی وەکو گەرمی، تینوێتی، خەوتن و برسێتی. لە هەمان کاتیشدا حاڵەتی کەسێکی شێتیش هیچ جیاوازییەکی وای لەگەڵ حاڵەتی منداڵدا نییە، تەنها جیاوازی کە هەبێت ئەوەیە کە لای کەسێکی شێت جیهانی دەرەکی وەکو ڕاستیەک بوونی هەیە بەڵام لای منداڵ هێشتا جیهانی دەرەکی نەبوەتە ڕاستی بەڵام لە ڕووی هەستەکانەوە بۆ نمونە هەستەکان ئەرکەکەی خۆیان کە بریتیە لە تۆمارکردنی ڕووداوە دەرەکیەکان لەدەستداوە. جێگەی ئاماژەیە لە ڕێگای تۆمارکردنەوە مرۆڤ دەبێتە خاوەنی ئەزموونی تایبەتی کە دەتوانێت وەڵامی مەسەلە دەرەکیەکانی پێبداتەوە. لە حاڵەتی بوونی وەهمێکی ترسناکیشدا بەهەمانشێوە کاردەکەن، بۆ نموونە لەم حاڵەتەدا هەردوو هەستی، ترس و گومان کە هەردووکیان ئینفعالێکی ناوخۆیین و دەبنە پاڵنەرێکی باش بۆ ئەوەی مرۆڤ بگاتە ئەو قەناعەتەی کە خەڵکی تر هەوڵی پلاندانان لە دژی دەدەن. ئەمەش جیاوازیەکی سەرەکی کەسێکی ترسنۆک و کەسێکی عەسابیە. لە لای کەسێکی عەسابی، هەموو کاتێک دەترسێت لە لایەن خەڵکیەوە زوڵمی لێ بکرێت و ناخۆشەویست و چەوساوەیە، بە واتایەکی تر، ئەم لە ڕێگای ئەم شتانەوە تووشی ترس بۆتەوە. بەڵام لە لای کەسێکی ترسنۆک، ئەم ترسە بۆتە واقعێکی سەپێنراو بە سەریدا. دەتوانین نەرجسیەتێکی نوێ بدۆزینەوە کە جۆرە نزیکیەکی زۆری لە نێوان سنووری عەقڵ و شێتبووندا هەیە. ئەمەش بە ڕوونی لە لای ئەو پیاوانەوە بەدی دەکرێت کە ماوەیەکی زۆر لەسەر کورسی دەسەڵاتن ئەم سیفەتەش یان ئەم بارە تایبەتەش لە لای فیرعەونەکانی میسر، قەیسەرەکانی ڕۆما، هیتلەر و ستالین، هەموویان لەم سیفەتەدا بەشدار بوون. ئەمانە هەموویان دەسەڵاتی ڕەهایان هەبووە. قسەی ئەمان بووەتە حوکمی کۆتایی بەسەر هەموو کردارەکاندا بە ژیان و مردنیشەوە. هەر هەموویان توانیویانە ئەوەی کە حەزیان پێیەتی بە ئەنجامی بگەیەنن. ئەمانە هەموویان خودا بوون هیچ کەسێکیش نەیتوانیوە دژیان بوەستێتەوە، تەنها نەخۆشی و تەمەن و مەرگ توانیوێتی لە دژیان بوەستێتەوە و لە حوکمکردن ڕایانبگرێت. ئەمانە هەموویان هەوڵیانداوە تەنها خۆیان هەوڵی چارەسەری کێشەکانی مرۆڤایەتی بدەن. ئەمان وا خۆیان پیشانی خەڵکی دەدا کە خاوەنی هێز و دەسەڵاتێکی بێ سنوورن، بە بێ سنوور لەگەڵ کۆمەڵێک ژن ڕایانبواردووە، توانیان بێ سنوور پیاو بکوژن. لە هەر شوێنێک حەزیان پێی بووە بێ سنوور کۆشک و قەڵایان دروست کردووە. ئەگەر حەزیان بە مانگ بووبێت، یان هەر شتێکی موستەحیل دەبوایە ئامادە بێت بۆیان. جێگەی ئاماژەیە نووسەری گەورەی فەرەنسی، ئەلبێرت کامۆ لە کتێبی، کالیگۆلادا زۆر بە جوانی وەسفی شێتبوونی دەسەڵات، جنون السلطەی کردووە. ئەم شێتبوونە بە شێوەیەکی سنووردار سەپێنراوە بۆ ئەوەی کێشەی بوون چارەسەر بکات، کە وەکوو دیاردەیەکی مرۆڤی نەبوونی ئەو کەسەی دەرخستووە. ئەم شێتییە مەیلی بەوە هەیە کە هەتا ئەو کەسە لە ژیاندایە گەشە بکات و پەرەبسێنێت. ئەم کەسە چەندە هەوڵی ئەوە بدات کە خۆی بکاتە خودا بەسەر خەڵکی ترەوە، هێندە لە ڕەگەزی مرۆڤایەتی دەردەچێت. ئەم پەراوێزبوونەشی بە هۆی ترسەوە زیاتر دەبێت و وا لەم کەسە دەکات کە هەستی ئەوەی لا دروست بێت کە ترسی لە هەموو کەسێک بێت، بۆ ئەوەی بەسەر ئەم ترسەشیدا زاڵ بێت و ڕێگای لێ بگرێت. ناچار دەبێت پەنا بۆ ئەوە بەرێت کە دەسەڵاتی خۆی زیاتر بکات و دڵڕەقتر و نەرجسی تریش بێت. لەم حاڵەتەشدا شێتبوونی قەیسەر دەبێتە شێتبوونێکی تەواوەتی و لە جیاتی یەک هۆکار، کۆمەڵێک هۆکاری ئاڵۆز دەبنە هۆی شێتبوونی تەواوەتی ئەو کەسە. لێرەدا قەیسەر بۆ ئەوەی ڕووبەڕووی واقع بێتەوە، پەنا دەبات بۆ هێزی دەسەڵاتی خۆی. لێرەشەوە ئەو کەسە دەبێتە کۆیلەی خەیاڵاتە نەرجسیەتەکانی خۆی. ئەم زۆربەی خەڵکی ناچار دەکات کە دان بە خودابوونیدا بنێن، لە هەموو کەسیش بە ژیرتر و حەکیمترین پیاویدا بنێن. لێرەشەوە ئەم کەسە جۆرە هەستێکی لا دروست دەبێت کە پێیوا دەبێت کە شێتبوونی دەسەڵات لای دەبێتە شتێکی مەعقول. لە لایەکی ترەوە خەڵکێکی زۆر ڕقیان لێ دەبێتەوە و هەوڵی کوشتنی دەدەن و دەیانەوێت لە دەستی ڕزگاریان بێت و نەیهێڵن. لێرەشەوە گومانە نەخۆشەکانی شێوە مەعقولییەک وەردەگرن. ئەم حاڵەتەش بەرەو ئەو دەرئەنجامەی دەبات کە هیچ هەست بە دابڕان و جیابوونەوە لە واقع نەکات، بەڵام دەتوانێت کەمێک پارێزگاری لە تەندروستی مێشکی بکات، تەنانەت ئەگەر لە حاڵەتێکی ترسناکیشدا بێت. لە حاڵەتی نەرجسی ڕەهادا، بە جۆرێک دەبێت کە ئەو کەسە هەموو پەیوەندی خۆی بە جیهانی دەرەکیەوە نامێنێت، وای لێدێت کە خۆی ببێتە ئەلتەرناتیڤی واقع، بەمجۆرەش بە تەواوەتی لە خۆی پڕ دەبێت و دەبێتە خودا و جیهان بۆ خۆی، ئەم حاڵەتەش باشترین دەرگای بۆ فرۆید کردەوە بۆ ئەوەی لە سروشتی دینامیکی زەهن تێبگات و شرۆڤەی بکات. بە هەر حاڵ لێرەدا بۆ ئەوەی لە حاڵەتی زەهنی تێبگەین پێویستە وێنەیەکی تەواوەتی نەرجسیەت لای کەسانی عەسابی و ئاسایی بکێشین، ئێمە دەتوانین لە کەسێکی ئاسایی هەست بە نەرجسیەتی یەکەمین بکەین، کاتێک هەڵوێستی بەرامبەر جەستەی خۆی دەردەبڕێت، هەموو کەسێک جەستە و دەموچاو و باڵای خۆی خۆشدەوێت، هەروەها کاتێکیش گەر پرسیاری ئەوەی لێ بکەن ئاخۆ ئامادەیە لەگەڵ کەسێکی جوان و قۆزدا جەستەی خۆی بگۆڕێتەوە یەکسەر بە نا وەڵاممان دەداتەوە. بە شێوەیەک سەیر دەکەین کە هەموو کاتێک خەڵکی حەز دەکەن سەیری خۆیان بکەن یان بۆنی جەستەی خۆیان بکەن، لە ڕاستیدا هەندێکیان زۆر حەزیشی پێ دەکەن. بەڵام لە بەرامبەر ئەم حاڵەتەدا سەیر دەکەین هەڵوێستێکی دژی بەرامبەر بە خەڵکانی تر هەیە و حەز بە بینییان ناکات. لێرەوە ناتوانین هیچ حوکمێکی گشتی و کۆتایی لە بەرامبەر جوانییەوە بدەین، ئەم بۆچوونەش بە هەمانشێوە بەسەر ئەو حاڵەتانەدا دەسەپێنرێت کاتێک لە جەستەی ژنێک نزیک دەبیتەوە و زۆر حەزی پێ دەکەیت، بەڵام لەگەڵ کەسێکی تر ڕقمان لێی دەبێتەوە. با لێرەدا نموونەیەکی تری نەرجسیەتتان بۆ باس بکەم کە زۆر کەم باسی لێوە دەکرێت یا دەبینرێت. کەسێک پەیوەندی بە عیادەی دکتۆرێکەوە دەکات و داوای مەوعیدێک دەکات، کاتێک دکتۆرەکە پێی دەڵێت ناتوانێت لەم هەفتەیەدا مەوعیدێکی بداتێت، لەبەرئەوە پێشنیاری بۆ دەکات کە هەفتەکەی تر سەردان بکات، بەڵام نەخۆشەکە شلگیرانەتر داوا لە دکتۆرەکە دەکات کە مەوعیدێکی زۆر نزیکی بداتێ، بەڵام هیچ ڕوونکردنەوەیەکی جدی نادات بە دکتۆرەکە کە بۆچی هێندە پەرۆشە، بەڵکو دەڵێت، چونکە ماڵەکەی تەنها پێنج دەقە لە عیادەی دکتۆرەکەوە دوورە. کاتێکیش دکتۆرەکە پێی دەڵێت کێشەکەی ئەو ئەوە نییە کە نەخۆشەکە چەندە کاتی دەوێت بۆ ئەوەی بگاتە عیادەکەی، بەڵکو کێشەکە لە کاتی تایبەتی خۆیدایە، واتە دکتۆرەکە. بەڵام نەخۆشەکە هیچ قەناعەت ناکات و تێناگات. دیارە نەخۆشەکە هەر لەسەر داواکەی خۆی مکوڕ دەبێت و لەوباوەڕەشدایە کە هۆیەکی باشیشی داوەتە دکتۆرەکە بۆ ئەوەی مەوعیدێکی نزیکی بداتێ. لێرەدا ئەگەر دکتۆرەکە پسپۆڕێکی شارەزای دەروونی بێت، ئەم حاڵەتە یارمەتیدەرێکی باشی دەبێت بۆ ئەوەی بزانێت کە لەگەڵ کەسێکدا هەڵسوکەوت دەکات کە لە حاڵەتی نەرجسیەتیەکەی زۆر بەهێزە. بە واتایەکی تر زۆر نەخۆشە. لەبەر ئەوە هیچ پێویست ناکات بە دوای هۆکاری تردا بگەڕێت نەخۆشەکە ئامادە نیە یاخود ناتوانێت باری تایبەتی دکتۆرەکە تێبگات و بیبینێت. ئەو تەنها ئەوە دەبینێت کە ئەو حەز دەکات دکتۆرەکە ببینێت. لەلایەن ئەویشەوە ئەم کارەش هێندەی پێناچێت. لێرەدا لای نەخۆشەکە، دکتۆرەکە وەکو کەسێکی سەربەخۆ کە پێویستی و کاری ڕۆژانەی خۆی هەیە، هیچ بوونی نییە، یان نایەوێت بیر لەوە بکاتەوە. ئەو مەنتقەی کە نەخۆشەکە بیری پێ دەکاتەوە بەم جۆرەیە. لەبەر ئەوەی کە من کاتم هەیە و ئاسانە بچم بۆ لای ئەو، کەواتە دەبێت یەکسەر دکتۆرەکە بمبینێت و ئەم کارەش لای ئەو ئاسان بێت، واتە لای دکتۆرەکە. لێرەدا دەبێت سەرنجە شرۆڤەیەکان کە بۆ نەخۆشێک دەکرێت لە نەخۆشێکەوە بۆ نەخۆشێکی تر جیاواز بێت، گەر کاتێک دکتۆرەکە لێی بپرسێت ئاخۆ باش دەبینیت؟ ئەویش وەڵام دەداتەوە بە بەڵێ، پاشان بڵێت من داوای لێبوردن دەکەم بەڕاستی پێشتر کاتێک داوای مەوعیدم کرد کەمێک دەبەنگانە قسەم لەگەڵ کردن، لێرەدا بە دڵنیاییەوە ئێمە لە بەرامبەر نەخۆشێکی نەرجسیداین، بەڵام حاڵەتی ئەم لە حاڵەتی نەخۆشەکەی پێشتر باشترە. لێرەدا ئەم نەخۆشە واقیعەکە بە چاوی خۆی دەبینێت و دەتوانێت بەپێی ئەو واقیعە هەڵسوکەوتی لەگەڵدا بکات. کاتێکیش کە نەخۆش حاڵەتە واقیعیەکە بە چاوی خۆی دەبینێت، ئینجا تووشی شەرمەزاری دەبێت. بەڵام ئەو نەخۆشەی کە هیچ کاتێک هەست بە شەرمەزاری ناکات، بەڵکو بە پێچەوانەوە دەست دەکات بە ڕەخنەگرتن لە دکتۆرەکە و پێی وایە کە دکتۆرەکە کەسێکی دەبەنگ بووە چونکە باش لە قسەکانی ئەو تێنەگەیشتووە و نەیویستووە ئەو ببینێت. دەتوانین هەمان ئەم حاڵەتەش لەلایەن کەسێکی نەرجسییەوە بەدی بکەین، کاتێک پیاوێک حەز بە ژنێک دەکات بەڵام ژنەکە هیچ ئەوی خۆش ناوێت و بایەخی پێ نادات، ئەم کەسە دەکەوێتە حاڵەتێکی واوە کە هیچ کات باوەڕ ناکات کە ئەو ژنە ئەوی خۆش ناوێت. ئەو دەست دەکات بە سەلماندنی بۆچوونەکانی خۆی و دەڵێت، هیچ نابێت و ناکرێت ئەو منی خۆش نەوێت لە کاتێکدا من ئەوم بێ سنوور خۆش دەوێت، یان دەڵێت، ئەگەر ئەو منی خۆش نەویستایە منیش نەمدەتوانی هەتا ئەم سنوورە خۆشم بوێت. پاشان دەست دەکات بە بەڵگەهێنانەوە بۆ ئەوەی کە بۆچی ئەم ژنە ئەوی خۆش ناوێت. بۆ نموونە دەڵێت، ئەو لە ناخی خۆیدا منی خۆش دەوێت، بەڵام ئەو ترسی لەو خۆشەویستیە زۆرەی خۆی هەیە، هەر بۆیە دەیەوێت تاقیم بکاتەوە و ئازارم بدات، بزانێت بەرگەی ئازاردانی ئەو دەگرم یان نا. خاڵی بنەڕەتی لەم حاڵەتەدا لەگەڵ حاڵەتەکەی پێشوودا ئەوەیە کەسی نەرجسی ناتوانێت ئیدراکی ئەوە بکات یان لەوە تێبگات کە واقیع لە لای کەسێکی تر جۆرێکی ترە، واتە ناتوانێت ڕاستی ژیانی کەسی بەرامبەر دەرک پێ بکات و قبوڵی بکات. با لێرەدا دوو دیاردە و حاڵەتی جیاوازتر باس بکەم کە زۆر لەم دوو حاڵەتەی پێشوو جیاوازن، بەڵام لە هەمان کاتیشدا گوزارشت لە حاڵەتی نەرجسیەت دەکەن. بۆ نموونە ژنێک ڕۆژانە چەندین سەعات لە بەرامبەر ئاوێنەدا دادەنیشێت و سەیری خۆی دەکات و قژ و دەموچاوی ڕێکدەخات، ئەم حاڵەتەش تەنها غرور یان لەخۆباییبوونێکی ناخۆش و چرووک نییە، بەڵکو ئەم ژنە شێتی جەستە و جوانی خۆی بووە. ئەو تەنها جەستەی خۆی بووەتە واقعێکی تاک و تەنها گرنگ دەبینێت و دەیناسێت. ئەم حاڵەتە لە ئەفسانە یۆنانییە کۆنەکەوە نزیکە کە باسی نرسیس دەکات، کە کوڕێکی گەنجی جوان و قۆز بووە، خۆشەویستی نیمفانت شۆی ڕەفز کردووە، کە ئەم کچە لە ئەنجامی ئەم خۆشەویستی ئەم خۆی کوشتووە. نارسیس کاتێک سەیری وێنەکەی خۆی لە ئاوی دەریادا کرد، زۆر خۆی خۆشویست، لە کاتی پیشاندانی ئەم خۆشەویستیە زۆری بۆ خۆی کەوتە ناو ئاوی دەریاکەوە. لێرەدا بە ڕاشکاوی ئەم ئەفسانە کۆنەی یۆنان ئەوەمان بۆ دەردەخات کە ئەم جۆرە خۆشەویستییە بۆ خود لە ڕاستیدا بریتییە لە لەعنەتێکی گەورە بۆ مرۆڤ. هەروەها شێوە توندڕەوییەکی ئەم جۆرە خۆشەویستییە دەبێتە هۆی لەناوبردنی ئەو کەسە. جێگای ئاماژەیە ئان ئابین هەڵسەنگاندنێکی بۆ خود خۆشەویستی یاخود خۆشەویستی کەسێک بۆ خۆی لەگەڵ خۆشەویستی بۆ کەسێکی تر کردووە. ئەو پێی وایە کە خود خۆشەویستی و خۆشەویستی بۆ خەڵکی تر، هیچ جیاوازییەکیان نییە. هەروەها خود خۆشەویستی بە مانا خۆپەرستییەکەی و خۆشەویستی نەرجسی تەنها لە لای ئەو کەسانە هەیە کە خۆیان و خەڵکی تریان خۆش ناوێت. نمونەی ژنێکی تر کە دەمانەوێت باسی بکەین پێدەچێت هەر هەمان ژن بێت بەڵام پاش چەند ساڵێکی دواتر کە بە دەست نەخۆشی وەسواسی یاخود دوودڵی زۆر دەناڵێنێت ئەمیش بە هەمان شێوە هەموو کاتێک خەریکی جەستە و دەموچاوی خۆیەتی پێدەچێت نەک لەبەر ئەوەی خۆی جوان بکات، بەڵکو زیاتر لە نەخۆشبوون دەترسێت. دیارە بۆ هەڵبژاردنی وێنەیەکی پۆزەتیڤ یا نێگەتیڤ ئەو هۆی تایبەتی بە خۆی هەیە. ئەو هۆکارە سەرەکیەی کە لە پشت ئەم دوو حاڵەتە نەرجسیەتەوە دەوەستێت ئەوەیە کە هەردووکیان تەنها گرنگی و بایەخ تەنها بە خۆیان دەدەن، تەنها کاتێکی کەم گرنگی و بایەخ بە جیهانی دەرەوەی خۆیان دەدەن. جێگەی ئاماژەیە نەخۆشی وەسواسی لە ڕووی مۆراڵی یاخود ئەخلاقییەوە هیچ جیاوازییەکی وای لەگەڵ نەخۆشی نەرجسی پێشوو نییە. لێرەدا نەخۆش ترسی لە نەخۆشبوون و مەرگ نییە، بەڵکو هەست دەکات تاوانی بەرامبەر بە خۆی کردووە. ئەم جۆرە کەسە هەمووکاتێک بەوە خەریک دەبێت کە هەست بە تاوانێک دەکات کە لە بەرامبەر بە خۆی کردووە و ئەم کارەش بووەتە هۆی قوربانی بوونی خۆی. بەڵام لەوانە بێت ئەگەر کەسێک چاودێری ئەم نەخۆشە بکات وا هەست بکات کە ئەم کەسە زۆر موخلیس و کەسێکی بە ئەدەبە و گرنگی و بایەخیش بە خەڵکی دەرەوەی خۆی دەدات. بەڵام لە ڕاستیدا ئەم کەسە هیچ گرنگی و بایەخ بە کەسانی دەوری خۆی نادات. نەرجسیەت هۆکاری بنەڕەتییە بۆ نەخۆشی ڕاڕایی، ئەمەش هەمان نەرجسیەتی کەسێکی لەخۆبایی بووە، تەنها ئەوە نەبێت کە نیشانەکانی کەمتر لە بەردەم خەڵکیدا دەردەکەوێت. جێگەی ئاماژەیە ئەم جۆرە نەرجسیەتە هەروەک کەی ئابراهام وەسفی کردووە، جۆرە نەرجسیەتێکی نێگەتیڤانەیە بە تایبەت لە حاڵەتی خەمۆکیدا کە بەوە دەناسرێتەوە نەخۆشەکە هەموو کاتێک هەست بەوە دەکات کە کارەکانی کامڵ و تەواو نین و زۆر بایەخی بە خۆی و کارەکەی نەداوە. پێدەچێت ئێمە لە ژیانی ڕۆژانەماندا جۆرێکی تری نەرجسیەت ببینین کە کەمتر وێرانکارییە. دەتوانین بەم نوکتەیە باس لەم جۆرە نەرجسیەتە بکەین. ڕۆژێکیان نووسەرێک هاوڕێیەکی دەبینێت و دەست دەکەن بە قسەکردن، ماوەیەکی زۆر نووسەرەکە هەر باسی خۆی و کتێبەکانی دەکات، پاشان بە هاوڕێکەی دەڵێت، با لێرەدا بوەستین، ماوەیەکی زۆرە هەر باسی خۆمم کرد، با ئێستا باسی ئێوە بکەین، پێم بڵێ بۆچوونتان چییە لە بەرامبەر بە کتێبە تازەکەم؟ ئەم پیاوە نموونەی ئەو کەسانەیە کە تەنها بە خۆیانەوە خەریکن تەنها بە شێوەیەکی زۆر کەم بایەخ و گرنگی بە خەڵکی تر دەدەن، لای ئەمانە خەڵکی تر تەنها وەکو شتێکی لاوەکی وان بۆ ئەوان، تەنانەت ئەگەر کاتێکیش بە شێوەیەکی جوان و هێمنانەش ئەم هەڵسوکەوتە بکەن تەنها بۆ ئەوەیە کە حەز دەکەن خۆیان وا ببیننەوە. ئەمانە لە جیاتی ئەوەی دەرک بە مەسەلەکان لە دیدی خەڵکی بەرامبەر بکەن، هەرچەندە ئەم خەڵکانەش بە ئامانجی یارمەتی دانی ئەوان ئەم قسانە دەکەن،